تراکی یەکەم دەرگای تاڵانەکەیان بە کراوەهی بەجێهێشت بوو لە قاتی خوارەوە بۆنی جەژنی ڕۆژی لەدایک بوونی مەسیح دەگەیشتە سەرەوە بۆ لای سیسیلیا ئەویش دەیەویست بۆنەکان لە یەکتری جودا بکاتەوە بۆنی کەلەرمی ترش ناو ماڵەکەی تەنی بوو بۆنی بخوردیش دەهات ڕەنگە بەر لە ڕۆشتنیان بەرەو کڵێسا باوکی خستێتە ناو ئاگردانەکەوە بەڵام بڵی بۆنی دارستنەوە بەرەتەڕ و بڕەکەژنەکە سیسیلیا دیسانەوە هەناسەیەکی هەڵکێشایەوە هەستی دەکرد بتوانێ بوونی دیارەکانی ژێر دارسنەوبەرەکە بکە بوونی ئەو کاغەزە سوور و ئاڵتونیە بریقەدارانە بکە کە دیارەکانیان پێپێچاوەتەوە بوونی ئەو کارتانی سەر دیارەکان بکە کە لێیان نووسی بوو لە فلانەوە بۆ فیسار و بە پەتێکی ئاوریشم ئاسا قردێلەیەکیان لێدا بوو بەڵام بە دەرلەوانە بوونی شتێکی تریش دەهات بوونی شتێکی نادیاری ناوازە و ئەفسوناوی دەهات ئەو بۆنەش بوونی جەوی جەژنی لەدایک بوونی مەسیح بوو هەروە لەگەڵ بۆنکردندا پەنجەی دەهێنا بەسەر پەنجەرەکانی ڕۆژمێرەکەی سەرجێگەکەیدا ڕۆژمێرەکە تایبەتە بە مانگی دوانزە و جژنی لەدایکبوونی مەسیح لاپەڕەیەکی گەورەیە و بە وێنەی تایبەت بەو جژنە ڕازاوەتەوە لە یەکی مانگەوە تا بیست چواری مانگی تێدا واتە تا ڕۆژی لەدایکبوونی مەسیح و زیاتر بۆ منداڵانە و زۆرجار لە ژێر هەر ژمارەیەکدا کە هەڵی دەدەیتەوە پارچەیەک شکڵاتەی تێدایە ژمارە بیست و چوار لە هەمان گەورەترە هەر بیست و چوار پەنجەرەکەی کرابووەوە ئەمڕۆ گەورەترینیان هەڵدابووەوە هەمدیسان تەماشایەکی فریشتەی ناوێنەکەی کردەوە لە وێنەیەدا مەسیح تازە لەدایک ببوو و لە لانکێکدا دانراوە فریشتەکەش بەسەر ئەو لانکەدا چەماوەتەوە ماریا یوسپیش لە پاشینەی وێنەکە داوەستاون و بە تەواوەتی وا دێتە بەرچاو کە ئاگایان لەو فریشتەیە نەبێ تۆ بڵێ بەڕاستی کاتی خۆی ئەو فریشتەیە لە گەوڕەکەدا بووبێت و ماریا و یوسف نایانتوانی بێ بیبینن سیسیلیا بە چواردەوری خۆیدا سەیرێکی ژوورەکەی کرد ئەو چەندەها جار لە گوڵۆپە سوورەکەی بن سەقفەکە ورد بووبەوە گەلێ جار سەرنجیدا بووە پەردەر سپیەکەی کە بە نەخشی گوڵی لە یادممەکە ڕازێنرابووەوە چەندەها جار تەماشای کتێبخانەکە و کتێبەکانی ناوی و بووکەکانی کردبوو سەدان جار سێری کریستاڵەکان و خشڵ و بەردە بە نرخەکانی کردبوو ئەو لە ڕادە بە دەرسیری ئەو شتانەی کردبوو بگرە دواجار وەک بەشێکی ئەویان لێ هاتبوو لە سەرمێزی نووسینەکەی بەردەم پەنجەرەکەدا دەلیلێکی گەشت و گوزاری دوورگەی کریتا لە تەنیش کتێبێکی کۆنی ئینجیلی منداڵان و ئەفسانەی خواکانی سنۆرۆ دانراب بەو لا دیوارەشەوە کە ڕووی لە ژووری نووسنی دایک و باوکی بوو ڕۆژمێرێکی یۆنانی هەڵواسراب چەندین وێنی جوانی پشیلەی لەسەر بوو هەر لەسەر هەمان بزماریش ئەو ملوانکە مرواریە کۆنەی هەڵواسی بوو کە نەنکی پێی بەخشی چەند کەڕەت ئەو 1970 ئەڵلقەی پەرتەکانی ژمارت بوو بۆچی لە لایەکدا سیانزە دانە و لە لاکەی تردا چواردە ئەڵلقەی پێوە بوو چەند کەڕەت هەوڵیدا بوو ژمارە گۆوارە زانستەکانی ژێرمێزی نووسینەکەی بژمێرێ هەموو کەڕەتێکیش کە دەستی تکر بە ژماردنیان ناچار دەبوو دەستی لێ هەڵگرێ چونکە لەسەری قەڵەکە کرابوو دەستی لە ژمارەی وێنەی گوڵەکانی سەر پەردەکانیش هەڵگرتبوو چونکە هەمیشە گوڵێکی لە یادم مەکە خۆی لە نێوان لۆچەکاندا دەشاردەوە دەفتەری یاداش نەمەچینیەکە لە ژێر جێگەکەیدا بوو سیسیلیا کەوتە دەستە کوتین ئەوە تا ماجیکەکەشی دۆزیەوە ئەو دەفتەرە بە بەرگێکی قوماش داپۆشرا بوو کە ڕەتێکیان یەکێک لە پزیشکەکانی خەستەخانەکە پێی بەخشی بوو کاتێک دەفتەرەکەی بەرز دەکردەوە و دەیخستە بەر ڕۆشناییەکە ڕەنگی ڕەش و سەوز و سووری پەتە ئاوری شمیەکە دەبریسکایەوە هێندە تااقەتی نەبوو یاداشتەکانی بنووسێ زۆر شتی واشی نەبوو تا لە سەریان بنووسێ بەڵام لە لای خۆیەوە بڕیاری دابوو لەو کاتانەدا کە پاڵ دەکەوێت و بیر دەکاتەوە وەک تێبینیەک هەموو ئەو خەیاڵانە بنووسێتەوە کە بە مێشکیدا دێن و دەچن پەیمانیشی بەخۆی دابوو بە هیچ شێوەیەک هیچ و شەیەکی نووسینەکانی ڕەش ناکاتەوە دەیویست هەموو وشەیەکی بۆ هەتا هەتایە بمێنێتەوە بێگومان کاتێ گەورە دەبێت و نووسراوەکانی ناو یاداشتەکەی دەخوێنێتەوە هەستێکی سەیری پێدەبەخشێ بە خەتێکی گەورە لەسەر یەکەمی لاپەڕە نووسی بووی تێبینیە تایبەتیەکانی سیسیلیا سکۆت بوو دیسانەوە سەری بە تەواوەتی نووسانەوە بە سەرینەکەیەوە دەیویست گوێی لە تانگێک لە تانگەکانی خوارەوە بێ وی لێبوو تاوناتاوێک دایکی لە چێشخانەکەیاندا دەستی بەرکەوچک و چەتاڵ و چەقۆکان دەکەوت جگە لەو تەقەتەقانە ماڵەکە سەر تاپاکش و مات بوو کاتی خۆی بوو ئەوانی تر لە کڵێساوە بگەڕێنەوە هاکا دەبواە پەیدا ببوونە ڕەنگە ڕێک لە پێش یا ڕێک لە دوای زەنگی دەستپێکردنی جەژنی لەدایک بوونی مەسیح بێنەوە لە سکۆت بووشەوە زۆر بە ڕوونی گوێیان لە زەنگی کلێساکان دەبوو زۆر جار دەچوونە سەر پلیکانەکانی دەرەوە بۆ ئەوەی گوێیان لە زەنگەکان بێ ئەو جەژنە سیسیلیانەی دەتوانی بچێتە سەر پلیکانەکانی بەر دەرگای ماڵەکەیان و گوێ بۆ زەنگی دەستپێکردنی جەژن بگرێت چونکە نەخۆش کەوت بوو نەخۆشیەکی سوکیشی نەگرت بوو بەڵکو بە درێژایی مانگی دەویانزەش هەر نەخۆش بوو سیسیلیا هەر زۆر خراپ نەخۆش کەوت بوو لەبەر ئەوە جەژنی لەدایک بوونی مەسیح بەلایەوە وەک ئەوە وابوو سنگێک لەم بێت و لە کاتی خەودا یا زیندە خەودا لە نێوان پەنجەکانیەوە بترازێت و ون بێ بەڵام لانی کەم لە خەستەخانە نەکەوتبوو لەوێ هەر لە سەرەتای مانگی دوانزەوە دەستیان بەڕازانەوەی تایبەت بەو جەژنە کردبوو باش بوو ساڵی پار جەژنی لەدایک بوونی مەسیحی بینی سیسیلیا پێیوا بوو جژنی لەدایکبوونی مەسەل لە سکۆت بوودا تەنها شتێک بێ کە لە هەموو جیهاندا گۆڕانکاری بەسەردانەیە بۆ ماوەی چەند ڕۆژێک خەڵکی ساڵ لە دوای ساڵ کتومت کۆمەڵێشتی دیاری کرا و داگرتو دووبارە دەکەنەوە و قەتیش بیر لە هۆکاری کارەکەیان ناکەنەوە هەموو ڕوونکردنەوەیەکیشیان تەنها ئەوەیە کە گوایە دەڵێن ئاخر دابوونەریتی جەژنەکە خۆی وایە چەند ڕۆژی پێشوو دەیویست تەواوی ئەو شتانە بزانێ کە لە قاتی خوارەوە ڕویان دەدا تا قۆهۆڕی دروستکردنی ئیشی هەویر و ڕازانەوەی ناوما هەر وەک دەنگی چەند بڵقێکی بچکۆلێ قوڵاوی ئاوێک دەگەشتە سەرەوە هەندێ جار سیسیلیاوا دەهاتە بەرچاوی کە قاتی خوارەوە زەوی بێت و خۆشی لە ئاسمان دابێ دوێنێ ئێوارە دارستنەوبەرەکەیان هێنایەوە و دوای خەوتنی لاسیش باوکی دەستی کرد بە ڕازانەوەی سیسیلیا هێشتا نەی بینی بوو تا ئەو کاتە دارسنەوبەری تایبەت بەو جەژنەی نەدی بوو شتێکی باش بوو کە برایەکی بچکۆلی چەنەبازی هەبوو هەموو ئەوانی تر تەنها تەماشای شتەکانیان دەکرد یاخود بیریان لێ دەکردەوە و تەواو بەڵام ئەو هەر دەبواە قسەیەکی لەسەر هەموو شتێ بگوتە بەو جۆرەش زۆر بە تێر و تەسەلی